بەرەو کوێچین دەستکەوتە دیپلۆماسیە سەرەکیەکانی کێشەی عرب ئیسرائیل لە دوو هەلومەرجی بەیەکداچوودا بەدیهاتن یەکەمیان ڕۆڵی باڵکێشراوی وڵاتەیە گرتوەکان لە پێکێنانی کەسی سیاسی و استراتیژی لە ڕۆژهڵاتی ناوەڕاستدا دووهەمیش وردتر و دووفاقەتر بوو لە ڕواڵەتیدا، حکوومەتێکی ئیسرائیل بە کەلڕەقییەوە داکۆکی لە بەرژەوەندییە نەتەوەییەکانی ئەکا، هیچ گوشارێکی وڵاتانی دراوسێ لەقی ناکا، بەڵام لەبەر ئەمریکای هاوپەیمانی ئامادەیە بسازێ. ئەو کاتەش کە هەلومەرجەکە لەبار بوو، ئاکامەکە دیپلۆماسی بوو. هیچ کام لە دوو لایەنەکە هەموو ئەو شتانەی بەدەست نەهێنا کە هەوڵی بۆدا، بەڵام لەوە زیاتر بوو کە بەبێ ڕۆڵی ئەمریکا بەدەستی ئەهێنا. دەسکەوتی یەکەم لە ساڵانی حەفتا و سێ حەفتا و چوار بەدەست هات، وەک تەتویجێکی ستراتیژی چوار ساڵەی ئیدارەی نیکسۆنیش وەها بوو، کە پشتی بەستبوو بە ڕێگرتن لە هەر جموجۆڵێکی دیپلۆماسی پشتبەستوو بە چەکی سۆڤێتی یان فشاری سۆڤیەت. لە کۆتاییشدا سادات بڕیاری دا کە پشتبەستنی میسر بە یەکێتی سۆڤیەت هیچ ئاکامێکی نابێت و کە ڕێگرتنەبەر بەرەو ئاشتی بەبێ وڵاتە یەکگرتووەکان مەحاڵە. وێڕای ئەو پردە ئاسمانییەی ئامریکاش بۆ ئیسرائیل لە ساڵی حەفتا و سێدا کە بەبێ ئەو هەڵوێستی ئیسرائیل تا ڕادەیەکی زۆر پڕ مەترسییە بوو، کەچی سادات پشتی بە نێوەندگیری ئامریکا بەست، تەنانەت حافز ئەلئەسەدی سەرۆکی سوریاش وڵاتەیەکگرتووەکانی هاندا بکەوێتە ناوەوە لە پێناوی گەیشتن بە ڕێکەوتنێک بۆ ڕاگرتنی پێکدادان لە بەرزایەکانی جۆلاندا. هەمان بارودۆخ پاش سەرکەوتنی ئەمریکا لە جەنگی کەنداوی ساڵی نەوەت و یەک برەویسەند، ئەوەتا هێزە ڕادیکاڵەکان بە ڕێکخراوی ڕزگاریخوازی فەلەستینیشەوە شکستیان هێنا یان دابڕکران. دەستپێشخەرییەکەی جەیمس بێکەری وەزیری دەرەوەش سەبارەت بە بەستنی کۆنگرەیەکی ئاشتی بۆ ڕۆژهەڵاتی ناوەڕاست لە مەدرید ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و یەک بوو بە دەستپێکی قۆناغێکی نوێ لە پرۆسەی ئاشتی کە پاش دوو ساڵ ڕێکەوتنامەی ئۆسڵۆی لێکەوتەوە. ڕاستە کە ڕێکەوتنامەکە لە ڕووی هونەرییەوە لەلایەن چەند بەرپرسێکی نەرویژییەوە داڕێژران، بەڵام بۆیە توانرا ئەو ڕێکەوتنە بەدی بێ، چونکە ڕێکخراوی ڕزگاریخواز هەستی کرد کە هیچ ڕۆڵێکی نابێ ئەگەر مل بۆ مەرجەکانی ئامریکا نەدا. بە ڕەسمی ناسینی ئیسرائیل وەک شەریکێک لە دانوستاندا و ددان پێدانانی ئەو بڕیارانەی ئەنجومنی ئاسایشی نێودەوڵەتی کە سەرەتا لۆژیکەکانی دیپلۆماسیە دیاریەکەن وێڕای کۆمەکی عرفاتیش بۆ سەدام حوسین لە جەنگی کەنداودا بەڵام ڕێکخراوی ڕزگاری خواز دوجار هەر ڕووی کردەوە وڵاتەیە گرتووەکان بۆ نێوەندگیری چونکە ڕێگایەکی تری کراوەیی لەبەردەمدا نەما. لە کۆتایی نەوەدەکاندا دوو مەرجە پێشوەختەکەی دەستکەوتی دیپلۆماسی وردە وردە لاواز بوون، پاشەکشەکردنی باڵکێشی ئامریکاش لەگەڵ گەڕانەوەی ڕۆڵی سەدام حسێن بە پەیوەندییەکی پێچەوانە وێکە گونجان، چونکە کاتێک نەتوانرا سەدام لە کونە تاریکەکەی خۆیدا بهێڵرێتەوە کە ئەوەش بەپێی گوتەکانی مادلین ئۆلبرایت ئامانجی ڕاگەیانری سیاسەتی ئەمریکا بوو. لە نەمانی کاریگەری ئەمریکا بەسەر دۆست و دوژمنەکانیەوە ڕەنگی دایەوە. بە تەواو بوونی ماوەی سەرۆکایەتی کلنتۆن سیستەمی پشکنینی سەر بە نەتەوە یەکگرتوەکان لە عێراقدا لەگەڵ ملکەچکردنی ئامریکادا هەرەسی هێنا. هیچ ئاستەنگێکیش لە بەردەم سەددامدا نەمایەوە بۆ بەرهەم هێنانی چەکی کۆکوژ. سیستەمی سزاکانیش پارچە پارچە بوو. تیرۆری ڕوو لە نوێبوونەوەش کە لایەنی دەرەکی چاودێریانە کرد بوو بە فاکتەرێک زۆر کەم لە سەرکردە عەرەبەکانی ناوچەکە ئەیان توانی خۆیانی لێ خافڵ بکەن. هەروەک ئامادەباشی و توانای وابەستەبوون بەو سیاسەتانەوە کە واشنتۆن پشتگیری لێ ئەکردن یان هاندانی عەرەفات بۆ میانڕەوی ڕوویان لە نەمان کرد. بە هەمان شێوە سەرکردە عەرەبەکان زانیان کە ئیسرائیل لە کاتێکدا باڵادەستیە سەربازیەکەی ماوە لە ڕووی سیاسیەوە لێک هەڵەوەشێ. بەدەر لەو چەمکەیش کە کشانەوەی ئیسرائیل لە لوبنان لە ساڵی دوو هەزار دا ئەیدا بەدەستەوە، ئەو ڕێگا کوتوپڕیەی لە کشانەوەکەدا گیرایە بەر، وازهێنان لە هەزاران لوبنانی لەوانەی مامەڵەیان لەگەڵ ئیسرائیلدا کردبوو، لەبری سووربوون و ورە، ترسی لەگەڵ خۆیدا هێنا. ئەوەش کە سەربار بوو بۆ ئەو حاڵەتە ئەو لێشاوی تەنازولانە بوو کە باراک ئەیویست دانوستانەکانی چارەسەریی کۆتاییان پێ بەهێز بکا. دانوستانەکانی کام دەیڤد بە کۆمەڵێک تەنازول دەستپێکران کە هیچ سەرۆک وەزیرانێکی ئیسرائیل پێشتر پێشنیاری نەکردبوون و تەنانەت لە بەرەو ڕووبوونەوەی ناو ڕاپەڕینیشدا پێشنیارەکانی خۆی باشتر کرد. ڕەنگە فەلەستینیەکان گەیشتبنە و دەرەنجامە ئیسرائیل لە ڕووی دەروونیەوە پەلەیەتی و بەوەش موماتەڵەکردنیان ئەبێتە بناخەیەک بۆ بەدیهێنانی ئەو داواکاریانەی ماویانە لە ئیدارەی نوێی وڵاتەیەکگرتوەکان. لەم بارودۆخەدا ڕۆڵی ئەمریکا لاپەسا لاوازە بوو. ڕادەیەک عەرەفات بڕوای بەوە هێنا کە باراک هەرچی لە توانای ئیسرائیلدایە پێشنیاری کردوە، چونکە، وڵاتە یەکگرتووەکان ڕۆڵێکی نەما جگە لە ڕێخۆشکردن بۆ داڕشتنی ڕێکەوتننامەکە یان پشتگیریکردنی ئەو داواکاریانەی ئیسرائیل کە قابیلی کەمکردنەوە نەبوون. ئەمریکاش لەبری ئەوەی گرێ کوێرەکانی فەلەستینەکان بکاتەوە کە ڕەنگە عەرەفات ئەو کاتە وایزانی بێ کلینتۆن ئەتوانێ بەبێ هیچ دانوستانێکی جددیش دوا خاڵی بەرنامەی فەلەستین بە ئاکام بگەیەنێ. چووە خاڵێکەوە کە ڕۆڵی ئامریکی تیادا لە پەراوێزدا بوو. ئەمەش دەریەخا بۆچی هەردوو لایەن لە قۆناغی کۆتایی دانوستانەکاندا ڕاستەوخۆ دانوستانیان کرد و هەروەها هۆکارەکانی ئەو توانجە ڕەقانەی ڕێکخراوی ڕزگاریخوازی فەلەستینیش دەرەخا دەربارەی ڕۆڵی کلنتۆن کشانەوەی ئەمریکا لە داڕێژەری کەشی سیاسی و ستراتیژی بۆ ڕۆڵی دەڵاڵێک لە کڵێشەکانی یەکلاییکردنەوە یاساییەکاندا پێچەوانەوی ئەوە بوو کە ئەخوازرا چونکە کاتێک هەردوو لایەن هەسەکەن نێوەندەکە ڕۆلی خۆی وەها ئەناسێنێ کە ئامرازێکە بۆ دۆزینەوەی خاڵی هاوبەشی نێوانیان ئەوە تەمای ئەوە ئەیانگرێ لەسەر هەڵوێستەکانیان پێداگرن و هەریەکەیان زەمینەی ناوەڕاست پاڵ بە زەمینەی ناوەڕاستەوە بنێ بۆ ئەو شوێنەی خۆی ئەیەوێ ڕەنگیشە مماتەڵە بکەن ئەمەشیان هەمان شتە بۆ ئەوەی نێوەندەکە وەها لێ بکەن پێشنیاری تری پەسەند بخاتە ڕوو لە پێناوی شکاندنی چەق بەستویەکەیدا. خراپترین پێگەی وڵاتەیەکگرتووەکانیش ئەوە بوو کە لە دانوستانەکانی کام دەیڤل و دواتر پێیگەیشت بەوەی لە دوو لایەنەکە خۆیان بە هەڵپەتر بوو بۆ گەیشتن بە یەکلایەکردنەوە. حاڵەتێکی وەگەما ئەیخاتە بەردەم ئەگەری ئیبتیزاز لەلایەن هەموو لایەنەکانەوە و لە ڕاستیدا پاڵی پێوانێ واز لە ڕۆڵی نێوەند بهێنێ و بۆ خۆی ببێتە لایەنێکی تری دانوستانەکان. کاتێک دیپلۆماسیەتی ئاشتی وەگەڕخرێتەوە هەر ئەمەش ئەبێ ڕووبدا چونکە هیچ کام لە لایەنەکان ڕێگایەکی تری نییە. ئەوە شوێن دەستی ئەمریکا پشت بەوە ئەبەستێ تا چەندە ئەتوانێ سوور بێ لەسەر چەمکێکی سیاسی و ستراتیژی بۆ پرۆسەکە. چونکە نێوەندگیری لە نێوان پێگەکانی لایەنەکاندا بەبێ هەبوونی هەستێک لەبارەی ئاقاری پرۆسەکەوە ئەبێتە هۆی دووبارەبوونەوەی نوشستی کام دەیڤن. بنەماکانی دواتر بەڵگەیەکن لەسەرەوەی هەر ڕێبازێکی تر پێویستە چۆن بێ، یەکەم، دوو لایەنەکە ئامادە نین بۆ یەکلایی کردنەوەی تەواو بە تایبەتیش پاش نوشستی کڵێشە گەلێکی یاسایی زۆر لانیکەم بەپێی ئەو مەرجانە نابێ کە هەردوو لایەنەکە قایل بکە پرسەکان کاتی زۆرتریانەوێ تا بەرەو پێش بچن ئەگەری زۆری شەیە کە هەڵپەکردن بۆ چارەسەر ببێتە هۆی تەقینەوەیەکی تر ئەبێ لەم قۆناخەدا هەوڵە دیپلۆماسیەکان قورسایی بخەنە سەر زنجیرەیەک ڕێکەوتنی کاتی. ئەبێ ئاماژەش بۆ بدرێ کە ئامانج لەو هەوڵانە ئاشتی یەکجارەکی نییە، بەڵکو ماوەیەکی درێژکراوەی پێکەوە ژیانە، وەک ڕەنگدانەوەی ئەو بارەی واقع بەسەر هەردووکیانیدا ئەسەپێنێ. هەردووکیان لە هەمان ئەو خاکە بچووکەدا هاوبەشن کە بە پیرۆزی دائەنێن. هیچ لایەنێکیش ناتوانێ لە ڕێی هێزەوە ویستی خۆی بەسەر ئەوی تردا بسەپێنێ. دووهەم و وەک بەشێک لە ڕێکەوتنێکی کاتی فراوان، ئەبێ ئیسرائیل واز لە بەرەنگاریکردنی دامەزراندنی دەوڵەتی فەلەستینی بهێنێ، تەنها مەگەر وەک بەشێک لە ڕێکەوتننامەی چارەسەریی یەکجارەکی. لەبری ئەوە، ئەبێ ئەو پرسە بکاتە بۆنەیەک بۆ گەیشتن بە مەرجەکانی ژیانی هاوبەشی نێوان هەردوو کۆمەڵگاکان. دووفاقەیی هەڵوێستی ئیسرائیل بەرامبەر دەوڵەتی فەلەستین چەندیش باری تێگەیشتن بێ، بەدەر لەو کڵێشەی پشتی پێ بەستێ، لەگەڵ ئاواتە دوورەکانی هیچ دانوستانێکدا ناگونجێ. چونکە ئەو بەهایەی وەک کاڵایەک هەیبوو، بوو بە هەڵم. ئەو دەوڵەتە فەلەستینیەش لە دوو توێی پێشنیارەکەی مەناحیم بێگنی سەرۆک وەزیراندا هەبوو لە کۆبوونەوەی لوتکەی کام دەیڤدی یەکەمی ساڵی حەفتا و هەشت کە تایبەت بوو بە دامەزراندنی ئۆتۆنۆمییەکی فەلەستینی. هەروەک لە ڕێککەوتننامەی ئۆسلۆدا بە ڕانەگەیەنراویی هەبوو. تەنانەت لەم ڕۆژگارەشدا عەرەفات کە ئەچێ بۆ وڵاتانی تر وەک سەرۆکی دەوڵەت مامەڵەی لەگەڵ ئەکرێ. لە سنووری کاتێکی مەعقولیشدا زۆربەی وڵاتان ددان بە دەوڵەتی فەلەستینی دانێن بە زۆربەی وڵاتانی ئەوروپاشەوە با وڵاتێک گرتووەکانیش ماوەیەک ئەوە نەکا. دووفاقەیی هەڵوێستی ئیسرائیل لەم بارەیەوە ئامرازێکی هەمیشەیی بۆ گوشارکردنەدا بەدەست عرفاتەوە هەر کاتێکیش ئەو دەوڵەتە دامەزرا تا حەدای پێکەوە ژیان لەگەڵ ئیسرائیلدا لە ژێرسایە ڕاپەڕیندا بێ یان بەبێ ڕاپەڕین ئەبێتە ڕێگەیەک هیچ کام لەم دوو لایەنە ناتوانن هەتا سەر خۆیانی لێ لابدەن. سێهەم، بۆ خۆلادان لە هەر پێداگیرییەک لە سەرەوەی دانوستانەکان یەکجارەکی بن و بۆ درێژکردنەوەی ماوەی ڕێکەوتننامەی کاتی، ئەکرێ ڕێکەوتننامەی دووهەمی سینا کە لە ساڵی حەفتا و پێنج دا ئیمزا کرا و تا ئەو کاتەی ڕێکەوتننامەیەکی تر جێی گرتەوە هەموار بوو سوودی لێ وەربگیرێ بە مەبەستی بە یەکەوە بەستنی ماوەیەکی دیاری نەکراو لەگەڵ واتای ژێراخنی هەبوونی چەند کێشەیەک کە پێویستیان بە دانوستانی زیاتر هەیە چوارەم ئەبێ قورسایی دانوستانەکان لەسەر پرسی زەویەکان بن و کێشەکانی گەڕانەوەی پەنابەران و شوێنە پیرۆزەکان و وازهێنانی فەلەستینیەکان لە هەر داواکاریەک لە ئایندەدا دوابخرێن. گەڕانەوەی پەنابەرەکان بەر لە هەر شتێک مەسەلەی هێزی ڕێژەییە. تا چەندەش ئیسرائیل بایی ئەوەندە هێزی هەبێ ڕێ لە گەڕانەوەیان بگرێ ئەو بڕگەیە پێویست نییە. ئەگەر تەرازووی هێزەکانیش بە لایەکیدا کەوت بە شێوەیەک فەلەستینیەکان توانیان پێدا بگرن لەسەری، ئەوە هیچ بڕگەیەک نابێ ڕێی ئەوەیان لێ بگرێ. لە کاتێکیشدا ئیسرائیل خۆی پێناسەی ئاسایشی ئیسرائیلەکا، ئەبێ بەرپرسە ئەمریکاییەکان خۆیان لە پێشنیارکردنی سنوورێکی وەک سنووری شەست و حەوت ببوێرن. کە شارە سەرەکیەکانی ئیسرائیل لە میانەی چەند ڕاڕەوێکەوە پانیان لە نۆ میل ڕەت ناکا ئەبەسترێنەوە و بەوەش دانیشتوانی ئیسرائیل ئەکەونە مەترسیەوە لە مەودای تۆپ هاوێژی دوژمندابن. ئەستەمە وابزانرێ ئەوە لەگەڵ ئاسایشی ئیسرائیلدا ئەگونجێ. پێنجەم، لە کاتی کێشانی سنووری ڕێککەوتنی کاتیدا، ئەبێ توانای فەلەستینیەکان لەوەدا کە بە سەربەرزی و لە چوارچێوەی قەوارەیەکی ئابووریدا بژین کە قابیلی ژیان بێ، هەروەها ئەبێ زەویەکانی فەلەستین بە ڕادەی هەستپێکراو بە تەنیشت یەکەوە بن. ئەبێ خاڵەکانی پشکنینیش کەم بکرێنەوە و دەست وەرنەدرێتە ژیانی ڕۆژانە لەو زەویانەدا هەروەک کاتی ئەوە هاتووە ئیسرائیل بە سیاسەتی نشتەجێکردنیدا بچێتەوە بە تایبەتیش سەبارەت بەو ئۆردوگایانەی زیاتر لە ڕوودان یان دابڕاون و کە بانگەشەیەکی هەمیشەین بۆ تەقینەوەی نوێی توندوتیژ ئەبێ ئەو ئۆردوگایانە بە ڕێکەوتن بێ یان بەبێ ڕێکەوتن بکرێن بە بەشێک لە ڕێکەوتنامەی کاتی ئەتوانرێ پێدواچوونەوەیەک بکرێ لەمەڕ بەڕێوشوێنەکانی دیفاکتۆی تایبەت بە سەروەری لە قودسدا وەک هەوڵێک بۆ بەخشینی ڕۆڵێکی گەورەتر شەشەم، ئەبێ وڵاتێگرتوەکان هەستی زۆر تیژ بێت دەرهەقی ڕۆڵی وڵاتانی تر لە پرۆسی یاشتیدا چونکە زۆر لە سەرکردە ئەوروپاییەکان خزمەتەکانی خۆیان خسوتە ڕوو واشنتۆنیش بانگی وڵاتانی تری کردووە وەک میسر و سعودیە کە ڕۆڵی نێوەند بگێڕن بەڵام لە ڕاستیدا وڵاتانی ئەوروپا زۆر بە دەگمەن ئەوەندە بێلایەن بوون کە ڕۆڵی نێوەند بگێڕن چونکە بەهۆی ئارەزوی پاراستنی بەرژەوەندیەکانیان لە جیهانی عربی و ئیسلامیدا کە لە پەیوەندیان بە ئیسرائیلەوە فراوانترە وڵاتانی ئەوروپا بەگشتی خۆیان لە وڵاتەیە گرتوەکان بەدورەگرن لە کێشەکانی ڕۆژهڵاتی ناوەڕاستدا بەڵکو خۆیان لە ئیسرائیل دوورترەگرن. ئەمریکا هیچی لەوە چنگ ناکەوێت لە بەشدارکردنی وڵاتانێک کە وەک بنەما زیاتر لەوەدا ڕاڕابن داوای قوربانیدان لە لایەنی عەرەبی بکەن تا لە لایەنی ئیسرائیلی هەروەک ئەبێ پرسی ڕۆژەڵاتی ناوەڕاست هەردەم پرسێک بێ بابەتی ڕاوێشکاری چڕوپڕی نێوان ئەمریکا و هاوپەیمانە ئەوروپاییەکانی بێ ئەگەر لایەنەکانیش خۆیان وڵاتانی ئەوروپایان بانگهێشت کرد بۆ بەشداریکردن، وڵاتە یەکگرتووەکان بۆی نییە دژی ئەم بانگهێشتە بوەستێ. بەڵام تا ئەو کاتەی بەشداری ڕاستەوخۆی ئەوروپا چاوەڕێی قایلبوونی ئامریکا بێ، ئەبێ ئامریکا بەبێ لە یەکگەیشتنێکی پێشوەخت قایل نەبێ. ئەو لە یەکگەیشتنەش وەها ئەخوازێ ئەو بەشدارە چاوەڕوانکراوە چەند شت لە ئیسرائیل داوا ئەکا ئەوەندەش لە لایەنی عەرەب داوا بکا. بە پێچەوانەی ئەوەشەوە هەر کۆنگرەیەکی نێودەوڵەتیی ئەبێتە میکانیزمێک بۆ دابڕینی وڵاتە یەکگرتووەکان یان هاندانی بۆ سەپاندنی چارەسەرێک بەسەر ئیسرائیلدا. حەوتەم، لە کاتێکدا هاوپەیمانە ئەوروپاییەکانی ئەمریکا وەها دیارن کە بە هەڵپەبن بۆ بەشداریکردن لە پرۆسەی ئاشتیدا، هەڵوێستی وڵاتە عەرەبیەکان دۆستن بەڵام شارەوەر ترە. زۆر جاریش وڵاتە یەکگرتوەکان زیادەڕەوی کردوە لە مەزەندەکردنی ئەو ڕۆڵەی وڵاتانی عەرەبی، وەک میسر و سعودی ئامادەن بە ئاشکرا بیگێڕن چونکە مسر کە تەواوی زەویەکانی خۆی گێڕاوەتەوە بە شێوەیەکی گشتی پشتیوانی لە ئەنجامێکی میان ڕەوەکە بەڵام کەم شتهانیەوەیەدا کە لە ناوخۆدا خۆی بخاتە مەترسیەوە لە پێناوی بەرنمەگەلێکی دانوستانەوە کە ڕەنگە لەلایەن چەند وڵاتێکی عەربی ڕادیکاڵەوە بەتوندی ڕەخنەی لێبگیرێ. سەبارەت بە شانشینی عەرەبستانی سعودیش ئەوە بێگومان سعودیە کە تا ئێستا لە هیچ جەنگێکی نێوان عەرەب و ئیسرائیلدا بەشداری نەکردووە ئەتوانێ لە پشتی پەردەوە دۆزینەوەی چارەسەرێکی یەکجارەکی ئاسان بکا وەک لەوەو پێش کردویەتی. بۆیەشە بێ وڵاتە یەکگرتووەکان پەیوەندی توندوتۆڵ بە وڵاتە عەرەبیە میانڕەوەکانەوە بهێڵێتەوە بەڵام لەگەڵیدا خەمی ئەوەی هەبێ کە دووچاری گرژیان نەکا لەسەر ئاستی ناخۆییان هەشتم ئەبێ وڵاتێ گرتوەکان بارودۆخی لایەنە سەرەکیەکان و هەروەها ئاساییشی وڵاتە دۆستەکان بە هەند وەربگرێ کە ئارامی ناوچەکە پشتی پێبەستون. بەتایبەتی شانشینی ئوردنی هاشمی کە ئەکەوێتە نێوان ئیسرائیل و سووریا و عێراق و دواتریش دەوڵەتی فەلەستین بەوەش لە هەموو لایەکەوە لەژێر گوشاری قورسی ڕادیکاڵانەدایە. چەندە لە مێژە ئەو شانشینە دۆستێکی بە ئەمەکی وڵاتەیە گرتوەکان و پشتگیرێکی ڕاستەقینەی دیپلۆماسیەتی عرب ئیسرائیل بووە. نابێ بە هەڵپەی تەواوکردنی پرۆسەی ئاشتیی ئاسایشی ئەو دۆستە بخرێتە مەترسیەوە بۆیە ئەبێ ڕێکەوتنامەی پەیوەست بە دەوڵەتی فەلەستینی چەند مەرجێکی تێدابێ لەبارەی ئوردونەوە هەروەگە بێ بوونی سەربازی ئیسرائیل لە ناوچە بێ دانیشتوانەکانی دۆڵی ئوردوندا لە ڕوانگەی داکۆکیکردن لە ئاسایشی ئوردون سیر بکرێ. نۆهەم، کلیلی هیوا پەیداکردن بە بەدیهاتنی ئاشتی پەیوەندەکانی ئامریکایە بە ئیسرائیلەوە، چونکە مانەوەی ئیسرائیل لە بنەڕەتدا بەستراوەتەوە بەو ڕووپۆشە دیپلۆماسی و کەرەسە سەربازیانەوە کە ئامریکا پێیەگەیەنێ. لەم ڕوانگەیەوە ناکرێ ئەوە بە مێشکدا بێ کە ڕۆڵی ئامریکا تەواو بێلایەن بێ، چونکە سەرچاوەیەک نییە، جێی چەک بگرێتەوە. لە قاڵبدانی پەیوەندی سەربازیش تەنها سەرێشە بۆ ئەمریکا زیاتر ئەکا، چونکە بە لاوە سەیرکردنی ئیسرائیل لەلایەن دراوسێکانیەوە کۆمەڵێک کێشەی لێ ئەبێتەوە کە ئەبێ سیاسەتی ئامریکا خۆیان لێی لابدا. ئەمەش مەسەلەی گەرەنتی ئەمریکا بۆ ئاسایشی ئیسرائیل ئەوروژێنێ کە ئەبێ دوا پەناگا بێ. گەرەنتییەکی لەم چەشنە ئامریکایی بێ یان نێودەوڵەتی، ئەتوانێت وڵاتە یەکگرتووەکان بکا بە لایەن لە هەر پێکدادانێکی ناوخۆییشدا. ئەوەش تەحەدایەکی تایبەتیە سەبارەت بە جەنگێک لە جۆری ڕاپەڕین. ئەمیش ئەبێتە هۆی بەکارهێنانی ڤیتۆ بۆ داپۆشینی کاردانەوەکانی ئیسرائیل دژی بەرەنگارەکانی. بەم شێوازەش وڵاتەیەکگرتوەکان یان لە شەڕێکی پارتیزانی درێژخایەندا تێوەگلێ یان ئەبێ بە ئامرازێک بۆ ڕقهەڵگرتنێکی هەمیشەیی لە ئیسرائیل لەلایەن هێزە گەرەنتی بەخشەکەوە یان هێزەکانەوە. هەمان ئەو ئیعتیباراتانە بە هێزێکی زۆرترەوە بەسەر بڵاوکردنەوەی هێزی سەربازی ئامریکایی یان نێودەوڵەتی بە درێژایی سنووری ئیسرائیلیدا ئەچەسپێن. چونکە بێتوانایی ئیسرائیل لە بەرگری لە خۆکردندا زوو بێ یان درەنگ نوقمی شەپۆلێکی دوژمنکارانەی دراوسێکانیەکە. خۆشەویستانم لە ماوەی ڕابردوودا ئاڵلقەی 26ەممان لە کتێبی هەنری کیسینگەر پێشکەش کردن تا ئاڵلقەیەکی نوێ شاد و سەرفراز بن.